بەشی بیست و شش و کۆتایی لە کتێبی عاشق سەمای ژیانە لە پەرسەوەشتا و دوو هەڵبژاردەیەک لە کیمیای بێخەوەش پارە لەگەڵ خۆی هەژمونی دەسڕۆیی دەهێنێت و دەکرێت بە پارە هەموو شتێک بسێنرێت جگە لەو شتانەی کە هەر لە کڕین نایەن بەڵام مەخابن کە زۆربەی خەڵکی هەر ئاوڕ لەم شتانە نادەرەوە ناکرێت چاودێری کردن بە پارە بکڕدرێت هەروەها ئەوین خۆشویستنی و هاوڕێیەتی و سوپاس بژێری بەڵام هیچ کەس ئاوڕ لەم شتانە ناداتەوە بە هەموو وجودەوە بژین بە جۆرێک کە هەموو ساتێک لە ساتێکانی ژیانیان ببێتە ساتانێکی زێڕین و هەموو ژیانتان زنجیرەیەک بێت لەم ساتە زێڕینیانە کەسێک کە بەم جۆرە دەژی هەرگیز نامرێت چونکە ناخی وجودی بووە بە مادەیەک کە بەری هەر شتێک بکەوێت دەیکات بە زێڕ هیچ کەسێک ئاوڕ لە تاکە تا کەی خەڵکی ناداتەوە و ئەم مەسەلەیە هۆی بنەڕەتی پاکی گروگرفتەکانە وا دێتە پێش چاو کە کۆمەڵگا زۆر گەورە و بامتاکیک بەشێکی بچوکیەتی بۆیە خەڵکی وا بیردەکەنەوە کە دەتوانن کۆمەڵگا بگۆڕن و پاشان تاکەکانی ئەو کۆمەڵگایە لە خۆیانەوە دەگۆڕن ئەم بیرۆکەیەوە ڕێگە چارەیە هەڵەیە چونکە کۆمەڵگا تەنها وشەیەکی وشک و بێگانەیە تەنها مرۆڤەکان بوونیان هەیە و ئەگەر وان نەگۆڕێن وەچەرخانێک لە کۆمەڵگا داناخوڵقێت. مرۆڤ بە مەرتاڵ و خشڵێکی پڕنرخ و گرانبەها و لەدایک بووە و بەڵام لە هەمان کاتیشدا خۆ ڕەوشتیانەکی ئاژەڵاسە لە نەغیدا دانراوە. ئەرکی سەوشان ئێمەوەیە کە بە هەڕ شێوەیەک ئەم خوو ڕەوشتە ئاژەڵاسەیانە لە ناو ببەین و، تا بۆشایی پیس بڕەخسێنین بۆ ئەم خشڵە پڕ بایەخە تا بگاتە هەست و سەرەی باگابوون و هۆشیاریمان و بتوانین لە گەڵ خەڵکیدا دابەشی بکەین یەکێک لە تایبەتمەندییەکانی ئەم زێڕ و خشڵاوەیک کەهەتا هەڵکی لێی بەژداربکەین زیاترەبێت کێشەکان ئەبنە مایەی ناڕەحەت کردنمان و تەنگمان پێ هەڵدەچنن تەنها لەبەرئەوەی کە تائێس تاوەڕمان لێی نەداوەتنەتەوە و تا بزانین کێمان چین و بەم ژیانە کورت و سەرچاوی وزە سنوردارە زۆر گێلانەیە کە بە توڕۆی و نەفرەت و چاو چنۆکی هەموو شتێک وێران کەین ئەم سەرچاوی وزەیانە و ئەم دەمە کورتە لە خۆشەویستی و دۆستی و چاودێری کردندا بەسەر بەرن ئەم وزەیە بە جۆرێ بەکار ببەن کە بێتە هۆی تەواوی کاریەوە و هەتا تەواوتر بن ئەو سەرچاوی وزەیە زیاتر بەدەست دەخەن بەراوردکردن بە شێوەیەکی گشتی هەڵەیە، هەموو کەسێک بە تەواوەتی تایبەت بە خۆی و هیچ کەسێکی دیکە لە ناو ناچێت. ئەگەر تاکەکان لە یەک بوونایە، ئەوا بەراوردکردنیان کارێکی ڕاست بوو، بەڵام هیچ وەخت یەک وا نییە، تەنانەت دووانەکانیش بە تەواوەتی لە یەکتر ناچن و واتە زۆر تاریکە دوورە بتوانن کەسێک بدۆزنەوە کە بە تەواوەتی لە ئێوە بچێت. یەکێک لە بنەڕەتیترین مەسەلەکانی ژیان ئەوەیە کە نابێت ژیان دابەش بکەین بۆ دوو بەشی چاک و خراپ یان جوان و ناشرین، چونکە ئەم دژایەتییانە هاوڕێیە لەگەڵ یەک هەموو ژیانیان پێکئێنن. بۆ گەشتن بەم ئامانجە، تەنها هەندێک گاڵتە و گەپ بێویستە و بە بۆچوونی من ئەم گاڵتە و گەپە بۆ کەسێک کە بیەوێت ڕوانینێکی گشتگیر و مەلایەنە هەبێت بۆ ژیان پێویستە مەسەلە بچووک و کە سەرهێنەکان عەیبیان چییە دەکرێت پێیان پێ بکەنین و چێژیان لەوە بگرین بەڵام ئێمە هەردەم لەناو بژیوانیکردندا بین و ئەمە بۆتە هۆی ئەوەی کە جددی ببین گوڵەکان ڕازاون ئەی دڕکەکان دڕکەکانیش بەشێکن لە بوونی گوڵ بە بێبوونی دڕک ناتوانێت بژی و لە ڕاستیدا دڕکەکان ڕۆڵی پارێزگاری لە گوڵەکان بینێت دەی خاوەن مەبەست وەرکەن بەڵام ئێوە کەلێن و جیاوازی دروست دەکەن لە نێوان درک و گوڵدا وای بردەکەنەوە گوڵ جوان و دڕک ناشرین درەختێک کە گوڵێک و دڕکێکی لەسەر سەوزە بێت بە جۆرێکی هاوی ڕێژە یەکسان شیلاو و خواردنیان بۆ ڕوات لە ناخی درەختدا هیچ جۆرە پۆلێنکردنێک حکومدانێک نییە درەخت هیچ وەختێک گوڵ بە زیاتر نازانێت لە دڕک بەڵکو هەردووکیان بێ کۆلە خۆگرێت و دەکرێت لە ژیانی ئەمەشدا سەنگە و ڕوانگەیەکی لەم چەشنە هەبێت شتانێکی بچووک هەیە لە ژیانی ئێمەدا ئەگەر سەبارەت بەم وانە حوکم بدەین ئەوا ناحەز و ناشرین دێنە پێش چاو و بەڵام ناشرینەکەی ئەوان تەنها لەبەر حوکمدانەکەی ئێمەیە ئیگن ئەوانیش هەمان ڕۆڵی تایبەت و دیاریکراوی خۆیان دەگێڕن لە ژیاندا. ئەو فرمانەی کە مێشک پێی هەڵدەستێ دەوێ کە هەردەم ئەو تاڵی لە پۆلێنکردن و جیاکردنەوەدا بەڵام کارێک کە دڵ پێی هەڵدەستێت ئەوەی کاوەر لە یەکێتی و یەکبوونەوەکاندا دات. ئەو یەکێتیانەی کە مێشک ناتوانێت بیان سەپێنێت مێشک پێی بە شتێک نابات کە بەدەر بێ لە وشەکان مێشک تەنها بی بۆ وشە کاروبارانە ئابات کە بە شوێکی مەتیقی و ژیریانە دێتە بەرچاو مێشک هیچ پەیوەندی بە بوونە و ڕژیان و ڕاستیەوە نیە و تەنها لە وەهم و بیر و هزرانێکی جۆراوجۆر پێکاتوە ژیان بەبێ مێشک دەبێت بەڵام ژیانی بەبێ دڵ ناکرێت و نابێت و هەتا زیاتر مرۆڤ بڕواتە بنج و بنەوان و قوڵایی ژیانەوە بەو ئەندازەیەکی زیاتر کەڵک لە دڵی وەرەگرێت کەس لە کەس زیاتر نیە و کەسیش لە کەس کەمتر نیە هەرگیز کەس لەگەڵ یەکێکی دیکەدا بەرامبەر و یەکسان نیە هەر تاکێک تایبەت بە خۆی هەیەتی و هاوڕێیانی مرۆڤ لە سۆنگەی دەروونزانیەوە هەڵەیە، هەموو کەسێک ناتوانێت ئالبەرت ئەنوشتاین یان رابیندرانات تاگور بێت، بەڵام ئەم خاڵە ژەو ناگەیەنێت کە رابیندرانان ە تاگور یان ئالبەرت ئەنوشتاین بەرزترن لێوە، هەر کەسێکە دەرکەوتەیەکی تایبەت بە خۆیەتی و کەواتە دەبێ بەرزتر بوون یان نزمتر بوون و تەنانەت هاوشان بوون و یەکسانیش بوون، دەبێ بە شێوەیەکی گشتی لە بیر خۆمان بەرینەوە و لەبەروی دەبێ پەی بەوە ببەین کە هەموو تاکێک تەنها و تەنها خۆیەتی و و کەسایەتی تایبەت بە خۆی هەیە. تەنها ئەوەندە بەسەر کەڕوانینتان بۆ هەموو کەس و با ئەوین و خۆشویستن بێت ئەوسا پەی بەوە دەبەن کە هەموو تاکێ خاوەنی تایبەتمەندیەکەی و هیچ کەس دی خاوەنی نیە. تەنها بە ئەنجام دانی ئەو کار و فەرمانانە هەستن کە پێتان خۆش و ئەو کارانەی کە بۆ خۆتان و دەوروبەرەکانیشتان شادمانی و خۆشحاڵی بهێنێت ئەو فرمانانەی کە دەنگێکی پڕ لە خۆشی و شادی بدات بە ژیانی خۆتان و دەوروبەرەکانیشتان هەموومان بەشێکین لە کەیەکی گشتی ئێش و ئازاری هەر کەسێک بدەن لە ڕاستیدا زیانتان بە خۆتان گەیاندووە ئەم مەسەلەی لە درێژخایەندا ئاشکرا بێت و پێ دەچێت کە ئێستا پەی بەم خاڵە نەبەن بەڵام ڕۆژێک هەر دێت کە دەرکی پێ بکەن و بڵێن ئەی خودایە ئەم زامە خۆم خوڵقاندبوو و ئێستاکەش هەر خۆم بەرگەی ئێش و ژانەکەی بگرم ئەمە لە کاتێکدا کە ئێوە کەسێکی ترتان ئازار داوە و وا بیرتان دەکردەوە کە مرۆڤەکان لە یەکتر جودان و هیچ شتێک لە شتێکی دیکە دانەنراوە پاکی بوونەوەرێکەیەکی تەواوە تەنها بە پەی بردن بەم خاڵەیە کە بۆ هەمیشە واز لە توڕی و ئازاردان ئەهێنن مرۆڤ کاتێک دەوڵەمەند و بە سامانەکە لەگەڵ بوونەوەردا هاو ئاهەنگ و هاودەنگە بێت کاتێکاو لەگەڵ بنەوەردا نەبێت خاڵی و بەتاڵە ئەو دەبێت ئەم بۆشەیە پڕ بکاتەوە و چاوچنۆکی و پەلەقاژەکردن و هەڵپەکردن ئەم بۆشەیە پڕ دەکەنەوە بە پارە خان و کەرەستەی ناوماڵ تەنانەت بە هاوڕێیان و هاوڵانیان هەر شتێکی دیکە ژیان بەسەربردن بەم بۆشایەوە مەترسیدارە و کە سەرهێنەر و نەگونجاوە بۆ بەدیهێنانی ناخیەوە بە سامان و دەوڵەمەندە دوو ڕێگە هەیە یەکێکیانەوەی کە لەگەڵ بوونەوەردا هاودەنگ و هاو ئاهەنگ بن پاشان هەست دەکەن کە پڕو بە سامانن لێوانلێو لە جوانیەکان لە گوڵەکان لە ئاستێرەکان ئەمەیە ڕەزامەندی تەواتی بەڵام ئەگەر بێت و بەم کارە هەڵنەستن هەر بەو جۆرە کە ملوێنەها کەس لە خەڵکی دونیا بەم جۆرەن ئەگەری ئەوە هەیە کە ناخی خۆتان بە هەر جۆرە زبڵ و شەخەڵێک پڕ بکەنەوە زۆر ساکار و سادەیە چاوچنۆکی بەو واتای ناخیەوە بە دەست بۆشاییەوە دەناڵێنێت و ئێوە دەتانەوێت بە هەر شتێک کە دەستتان دەکەوێت پڕ بکەنەوە گرنگ نیە بۆتان کە بە چی پڕ ببێتەوە کاتێک کە پێی بەم خاڵە ببەن لە دەست چاوچنۆکی و تەماح ڕزگارتان ئەبێت هەرکام لەیو دستۆپیەڕێکن بۆ پەی بردن بەم بابەتانە، تەنها پێویستە هەندی وردتر و قوڵتر بڕوانین و هەست بەوە دەکەن کە کەسانێکی زۆر لە ناخی یەوەدا ئەژین کە تێکەوە توڕابن کەسایەتیەکی تایبەت دەبێتە خاوەندیان و بەشێوەی خۆی دەنوێن کام کەسایەتی ئێوەن کاتێ کە سۆز و خۆشویستن ئەنوێنن هەر بەوشێوەی کەسایەتیەکی دیکە ئەبێتە خاوەندان وا دەردەکەوێ کام کەسایەتیەش هەر ئێوەن ئەم مەسەلەیە نەک تەنها خۆتان گێژ دەکات بەڵکو هەموو کەسانش گێژ دەکات کە لەگەڵ ئێوەدا هاتوچۆیان هەیە. لەبەرەوەی کە نە ئێوە و نە خەلکانی ترش ناتوانن پەی بەوە ببەن هەموو تاکەکانی ترش بەم شێوەیە یەک دەستە و پێڕن کاتێک کە لە نێوان دوو کەسدا پەیوەندییەک ئەبەسترێ لە ڕاستیدا لە نێوان دوو کۆمەڵدا پەیوەندی دروست بووە و لەبەر ئەوەیە کە هەردەم لەگەڵ یەکتردا لە شەڕ و پێکداداندان. چونکە زۆر کەم ڕوو دەدا کە کت و مل لەو کاتەدا کەسایەتی سۆز و نەخشی ئێوە دەبێتە خاوەنی نەختان بۆ کەسی بەرامبەریشتان هەمان دۆخ بێتە کایەوە بۆ نموونە کاتێک کە کەسایەتی سۆز و بەخشییەوە دەبێتە خاوەنی نەختان لەوانەیە کەسی بەرامبەر غەمبار و تووڕەیان تەنانەت نیگەران و پەشێو و حاڵبێت و یان کاتێک ئەو بەزەی و میهرەبانە لەوانەیە کێوە وانە بن ئەم کەسایەتیانە هەردەم لە هەڵسوڕاندن و لە ناخی ئێوەدا و ئەگەر هەندێک ورد بن و پێیانەزانن بەڵام هەرگیز نابێت دەست وەردەنە ئەم هەڵسوڕاندنە چونکە دەستێوەردان دەبێت و پشێوی بێ سەروبەندی زیاتر تەنها بە چاوکراوی بڕوانن بۆیان کاتێک کە دەڕوانن بۆ کەسایەتە جۆربەجۆرانەیە بە شێوەیەکی چاوکراوی بێلایەنە پاژماوێک لەوە دەگەن کە هیچ بینەرێکیش نییە و خۆشی هیچ کام لەم کەسایەتیانە نیە و ئەم کەسایەتیە جۆراوجۆرانە لە بەرامبەریدا دێن و ئەچن ئەم بینەرە خۆی هیچ کام لەم کەسایەتیانە نیە لەبەرئەوەی کە هیچ کەسایەتیەک ناتوانێت بڕوانێتە کەسایەتیەکی دیکە ئەم مەسەلەیە زۆر شیاوی بایەخە کە کەسایەتیەک ناتوانێت بڕوانێت بۆ کەسایەتیەکی تر چونکە هیچ کام لەم کەسایەتیانە ڕوحیان نیە و بێگیانن ئەوان وەک جلوبەرگەکانی ئێوەن و ئێوە دەتوانن هەمیشە جلوبەرگەکانتان بگۆڕن بەڵام جلوبەرگەکان بەوە نازانن کە ئێوە ئەو جلوبەرگانە ئەگۆڕن ئێوە جلەکانتان نین کەواتە دەتوانن بیانگۆڕن هەر بەم شێوەیەش ئێوە هیچ کام لەم کەسایەتیانە نین و وە هەر لەبەرئەوەی کە بەو هەموو کەسایەتیە جۆراوجۆرانە ئەزانن کاوەتان لە ناختاندا و لێرەدا بابەتێک زۆر ڕوون واشکرایە کە شتێک کە هەردەم دەڕوانێتە ئەم کای گۆڕانی کەسایەتە هەمە ڕەنگەکانی ناخیەوە کە ئەویش خودی خۆتانن دێ بە چاوکراوەی و باگا و بڕوان بۆ کەسایەتی جۆرە و جۆرانەوە لە بیرتان بێت کە بینەری ڕەسەنی ناخیەوەیە ئەگەر بەردەوامی لە داماشاکنیم کە سایەتیانەدا بمێنەوە ئەوان دەست دەکەن بە لە ناوچوون و دیارنەمان لە بەروی کاون چیتر ناتوانن بژین و ئەوان بۆ زیندومانەوە پێویستان بە کەسایەتی هەیە کاتێک کە ئێوە توڕەن ئەم کەسایەتیە پێیان پێ خۆشە و تەماشاکردنی لە بیر خۆتان بەرن و وابزانن کە بەڕاستی خۆتان کە توڕە بوون ئەگینا ئیتر ئەم کەسایەتیە بوونێکی زیندووی نابێت و لە ناوەچێت کەواتە هەروا بە چاوکراوی درێژە بە سەیرکردنی ئەم کەسایەتیانە بدەن هەموان لە بەین دەچن و ئەو دەمەی کە هەموان لە ناوچوون ناخی ڕاستەقینەیەوە کە شوێنکەوتووی مامۆستای ڕاستەقینەی ئێوەیە و دێتەوە بۆ ماڵی خۆی ئەو ساتەی ئێوە ڕەوشتێکی تەواو ڕاستەقینەتانە بێت و هەر کاتێک ئەنجامی بدەن لە کانگای دڵەوە دەبێت و هیچ وەختیک پاشگەز نابنەوە لەو حالەتەدا هەردەم لە خۆشی و کامەرانی دا بن ئێوە جیهان بەو شێوەی نابینن کە هەیە بەڵکو بۆ جۆرای بینن کە مێشکتان پێی ڕادەگەینێت خەڵکانێکی ئێمە جۆر بە شێوەیەکی جۆراو جۆر ڕاهاتون و مێشک بە هیچ فەرمانێکی دیکەڵ ناسێت جگە لەم ڕاهاتنە مرۆڤەکان لەگەڵ مەسەلامە جۆرەکاندا دەقاو دەقی شێو بەو مەرج بوون و ڕاهاتنەکەیان هەڵس و کەوتەکەن و ئێوە بیرەکەنەوە کە کەسێک لەسەر ترەوەی و یەکێکی تر لە خوارتر ژنان دەسەڵاتی کەمتریانە و پیاوان دەسڕترن، کەسێک زیرەکترە و کەسێکی تر لە هۆش و زیرەکی کەمترە، ئادەمیزاد ئەم دابەشکاریانە دەکات و ئەمانە هەموو چین و چینەکان لەسەریک مێشکی ئێمە پێکئەێنن، ئەگەر ئەوە لە دەستتان نێت کە مێشکی خۆتان بەلاو بنێن و ڕاستەوخۆ بە چاوکراوی باگابونێکی بێ خەوش و بڕوا نەبونەوەر ئەوا هەرگیز ناتوانن بەڕاستی ببینن و لەم دونیایەدا گەورەترین ئازایەتی و بێوەری ئەوەیە کە مێشک بەلاوە بنرێت و چاونەترسترین کەس ئەو کەسێکە بتوانێت بەبێ بونی کۆسپی مێشک بڕوانێتام گیانە هەر بەم شێوەی کە هەیە و ئەمە زۆر ڕازاوە و هەڵاوێردە. لە ڕاستیدا نەخۆشی ئێوەیە بە لاوەنانی مێشک و ڕوانین بۆ ڕاستیەکان لە میهەمن و ئۆقرەییدا بەبێ هیچ جۆرە هزر و بیرێک ڕێگەی ڕاستی ئاشنابوون و ناسینی ڕاستیە بەم شێوەیە پەی بە ڕاستیەکی زۆر جیاوازە بەن پەی بردن بە ڕاستیەکانی ئێوە لە دە زۆرێک لە شتە پڕو پوچ و خورافیەکان ڕزگارەکات و دڵخاوێن ئەکاتەوە لە هەموو پیس و چڵکانی کە لێڵیان کردووە و ئاژاوەکانە لە وەچیەک و بۆ وەچیەکی ترە گوازرێنەوە ئێوە بنە میراتگری ڕابردووی ئەم وەچانە و بەو هەموو بیر و هەڵە و نادروستەوە کە هەیان بووە من بێ باڵێم کە هیچ شەڕێک یان هیچ هێزێکی شەڕخواز لەم دونیایەدا نیە و تەنها مرۆڤانێکی تێدا کە زۆر وریا و باگان لەگەڵ ئەو مرۆڤانەدا کە لە خەوێکی قوڵدان. ئەو کەسەی کە لە خەودایە هەژموون و دەسەڵاتی نیە و هەموو وزەی بوونەوەر لە دەستی ئەو کەسانەدایە کە وریا و باگان. مرۆڤێکی چاوکراو دەتوانێت هەموو جیهان بەخەبەر بکاتەوە هەر بەو شێوەی کە مۆمێکی دەگیرسە و دەتوانێت دەزارەها مۆم دابگیرسێنێت بەبێ وەی زەڕەیەک لە ڕووناکیەکەی کەم بێتەوە. هاوەڵی دوو جۆر، یەکێکیان ئەو هاوەڵیەتیە کە تێیدا ئێوە سواڵکەر و موحتاجن و پێویستتان بەوە هەیە کە لەبەر تەنیایەکەتان یەکێ دەستگیروێتان بکات، کەسی بەرامبەری لە ئێوەش پێویست بەوە هەیە داوای هەمان شت لە ئێوە بکات و بە جۆرێکی سروشتی دوو سواڵکەر ناتوانن یارمەتی یەکتر بدەن و وە زۆری پێناچێت بێی پەوە دەبن کە سواڵکردن لە سواڵکەرێک تەنها پێویست بە چەند کات دەکات کەواتە هەردووکیان ماندوو توڕە دەبن و وە دەزانن فێڵیان لێ کراوە بەڵام لە ڕاستیدا هیچ کامیان فێڵیان لە یەکتر نەکردوە جۆرێکی تر لە هاوڕێیەتی چەندێتی و چۆنایەتیەکی زۆر جیاوازە و ئەم جۆرە هاوڕێیەتیە لەبەر بوونی پێداویستی نیە بەڵکو لەبەرئەوەیە کە ئێوە هێندە بە سامان و دەوڵەمەندن دەتانەوێت لەگەڵ کەسێکی تردا ببنە شەریک وە بەهۆی ئەم بەشداریکردنەوە جۆرێکی نوێ لە شادومانی و خۆشحاڵی دێتە ناو ناخ و ژیانتانەوە کە پێشتر هیچ چینێک هەستتان پێ نەکردبوو لەبەروی کە پێشتر هەردەم لە سواڵدا بوون و کاتێ کە ئێو بەشداری لە چۆنایەتیەکی وا دەکەن ئیتر بە شوێن ئەوەوە نین کە ببنە پاشکۆی کەسێکی دیکە بەڵکو لەگەڵ بونەور گۆرانکاریەکانی ژیاندا دەکەونە گەڕ و هەڵسوڕێن چونکە ئەوە بەلاتان وەگرنگ نیە کام لەم چۆنیاتیەدا کێ دەکەنە شەریکی خۆتان و زۆر بسادە و ساکارە ئێوە لێوان لێ و بە سامانن دەتوانێت لەگەڵ کەسێکی تردا بنە شەریک و بار کەسێک کە لێتان و نزیک بێتەوە بەشداری دەکەم وام پشکداری خۆی دەبێتە هۆی خۆشحاڵی و شادومانی ئێوە. چاودێریکردن تاکە ڕێگەی چارەسەرکردنی پاکی گیروگرفتەکانی مرۆڤە لەوانەیە خەمۆکی خەم و پەژارە تووڕەیی یان هەر شتێکی کرد بێت لەوانەیە کێشەکان زۆر بن بەڵام وەڵام تەنها یەک شتە ئەویش چاودێریکردنە لە ساتانێکی دیاریکراودا ئێوە وریاترن و لە کاتانێکی دیکەشدا کەمتر هۆشیارن کەواتە گەری هەل و دەرفەتێکدانەیە کە بەو خۆتانی بڕخسێنن ناچارکراوەتر و وریاتر بن باگابوون بنەما و بنەڕەتی و چاودێریەوە کاتێک بوون لە کاتی ئێستا و باگابوونی مرۆڤ زیاتر بێت بیرۆکە شوێنەرەکانی مێشک لە بینەچن زمانێک دێتە پێشکە دەتوانن لە هۆشیاری و باگابوونی تەودا ببنە سەر وەلەم حالەتدا هیچ هیزرێک نابێت و لە پڕکات نەوەستێت گوشراوی ڕاستەقینە لە ناخیەوەدایە لەم کاتەدا دەتوانن بگەڕێنەوە ناو ناخی خۆتان و هەستی پێ بکەن هەموو شتێک کە پێویستە گەشتێکە بۆ ناخی خۆتان لە دۆخی گرسانەوە بێدەنگیدا ئەم گەشتە بە چاودێری پێناساکەم گەشتێک بۆ ناختان لە بێدەنگیدا وەلەم ساتەدا کە ناوکی ڕەسەنی نانی خۆتان بدۆزنەوە لە ڕاستیدا ناوکی ڕەسەنی هەموو بوونەوەرتان دۆزیوەتەوە ڕوانین واتە دۆزینەوەی ئاوێنەی کە لە دەروونی ئێوەدایە و وە کاتێک کە ئەم ئاوێنەیەتان دۆزیەوە موعجیزەکان دەست دەکەن بە ڕوودان و ئەو دەمەی کە زرەکان خۆتان ئەبینن ئەو وزرانە دەست دەکەن بە لەناوچوون پاشان لە پڕێکدا لەگەڵ هێمنی و بێدەنگیەکی بێ وێنەدا ڕووبەڕوو ئەبنەوە کە تا ئەو کاتە بە هەموو شێوەیەک لە بوونی خافڵ و بێ ئاگا بوون کاتێک کە دۆخەکە جۆراوجۆرەکانی خۆتان وەک توڕەی و ناخۆشی و پەژارە و تەنانەت شادومانی بە ئاگایە دەبینن ئەوانیش لەناوەچن و ئەزموونێکی پایە بەرزتان لە ئۆقرەیی و بێدەنگیدا دەبێت و کاتێک کە چیتر شتێک نەبێت بۆ تێڕوانین ئەوا وەرچەرخان و گۆڕانکاریەکی گەورە ڕوو دەدات لەو کاتیدا وزەی ڕوانین بەرەو خۆی دەگەڕێتەوە چونکە هیچ بەربەستێک نییە کە بەری ئەو وزەیە بگرێت و و کاتێک کە هیچ بەربەستێک لە بەرامبەر ڕوانینی ئێوەدا نەبێت ئێوە پرشنگدار ڕووناک بوون و گەشتوونەتە قۆناغی کامڵ بوون و کاتێک کە هیچ بەربەستێک لە بەرامبەر ڕوانینی ئێوەدا نەبێت ئێوە پرشنگدار و ڕووناک بوون و گەشتوونەتە قۆناغی کامڵ بوون لەبری وی لە خۆشەویستی بترسین لەگەڵیدا بژین ترسان و خۆشویستی دوو جەمسەری دژ بەیەکن خەڵکی زۆر جار وا تەسەورەکەن کە خۆشەویستی و نەفرەت دوو جەمسەری نەیاری یەکترن ئەم تەسەورە هەلەیە خۆشەویستی و نەفرەت لە یەک جۆر بزەوە سەرچاواگرن خۆشەویستی توانت بگۆڕێ بۆ نەفرەت و بە پێچەوانەشەوە نەفرەتیشە توانێ بگۆڕە بۆ خۆشەویستی ئەوان توانێت جێگۆڕکێکردن و گۆڕان بۆ یەکتریان تێدا هەیە کەواتە خۆشەویستی و نەفرەت دژ بەیەک نین بەڵکو و تەواوکەری یەکترین لە ڕاستی دێمە دەتوانین ڕقیشمان لەو کەسە بێت کە عاشق و هۆگرین خۆشەویستی و ڕق و نەفرە دەردەم لە پاڵ یەکترنان ئەوان دژمنی یەکتر نین بەڵکو هاوڵ و دۆستی یەکترن دژایەتی ڕاستەقینە لێوان خۆشویستی و ترسدایە ئەوانە هیچ کاتێک لە پاڵ یەکتردا نابینرێن. ئەگەر ترسان لە ڕادەبەدەر بڕواتە بن کلێشەتەوە، خۆشەویستی لەناوەچێت. ترسان ناتوانێت بگۆڕێت بۆ خۆشەویستی و خۆشەویستیش هەرگیز ناتوانێت لە شێوەی ترسدا خۆی دەربخات. ئەوان شیاوی بۆ یەکدی گۆڕان نین. خوێنەران و گوێگرانی خۆشەویست لێرەدا هاتینە کۆتایی کتێبی عەشق سەمای ژیانە لە نووسینی ئۆشۆ، وەگێڕانی لە فارسییەوە، ئومێد محەمەد حسێن، پێداچوونەوەی، ئەیوب نووری. ئەم کتێبە کۆمەڵێک لە وتار و ڕێنمایەکانی ئۆشۆ، عارفی هاوچەرخی هیند بوو. ژمارەی لاپەڕەکانی سەد و نەوەد و پێنج لاپەڕە. خوێنەران، هیوادارم ئەم کتێبە سوودێکی باش بە هەموو لایەکدان بگەیەنێت. بە هیوای ئارامی.